بۆوەی خەڵکانی تر بە لای خۆتدا ڕابکێشی و چالاکیان بکەیت و بەپەرۆشتریان بکەی، پێویست دەکات تۆش لە ناخی خۆتدا بە پەرۆش بی و چالاک بیت و پابەند بی بەوەی کە دەیەلێت و ئەنجامیشی ئەدەی. ئەگەر مرۆڤەکان بە پەرۆشێتی خۆی لە دەست بدا یان مرۆڤەکان بە پەرۆشێتی خۆیان لە دەست بدەن هەرگیز ناتوانن گەشە بدەن بە لایەنەکانی تر لە ژیانیاندا. ئەم بە پەرۆش بوونە بنیا دەنرێ و دەکرێ ببێتە سەرکەوتنی کارەکان بە پلەی سەد لە سەد. هەمیشە لە بەرامبەر خەڵکی گرنگی بدە بە دەربڕینی ڕێز و پێزانینەکانت. بیکەرە بنەمایەک بۆ خۆت و بانگکردنی کەسانی تری پێ بکە. هەستت پێ دەکەن بەوەی تۆ زۆر ڕێزیان لێ دەگریت و هەرچییەکیان پێ بکرێ لە پێناوتدا دەیکەن. بە تێکەڵاوکردنی دەستەواژەکانی ڕێز و پێزانینت لەگەڵ زەردەخەنەیەکی کراوەی دڵسۆزانە، خۆت ڕابهێنە لەگەڵ کەسانی تر وەک گرنگیپێدانیان و پشتبەستن پێیان. هەروەکو پیاوێک بە هاوسەرەکەی دەڵێ ئەگەر تۆ لەگەڵم نەبوویتایە لە کاتی نەخۆشییەکەمدا کەی وا زوو چاکەبوومەوە. دەستەواژەی رێزلێنانی لەم شێوەیە هەستکردنی لایەنی بەرامبەر وا لێدەکا گرنگیت پێ بدا و بانگەشەی ئەوەشت بۆ دەکا بۆ کارکردنێکی زیاتر لە پێناوتدا. ئەمە بە تەنها بەس نییە بۆ ئەم رێز و سوپاسە بۆ خەڵکان لە بەرامبەر کار و شتی گەورەدا بەڵکو رێز و سوپاسیشت دەبێ و دەرکەوێت و سەرسامیشت هەبێ بۆ هەموو جۆرە کار و پیشەیەکی سادە و ساکاریش هەروەکو ڕواڵەتیشیان و چۆنێتی هەستانیان بە کار و کردەوە و فەرمانەکانیان و چۆنێتی بیرکردنەوەکانیان و. هەتا کۆتایی. هەرگیز نرخاندنی کەسانیش مەکە لە پلەبەندی گرنگی پێدانیان. وەک دەڵێن ئەم کەسە زۆر گرنگە یان ئەمەش گرنگیەتەکەی سنووردارە و ئەمەش گرنگ نییە، چونکە هەموو کەسێک گرنگە لەلات. بۆ بەدەستهێنانی خۆشەویستی خەڵکی هەمیشە بگەڕێرەوە بۆ لەبەرکردنی ناوی خەڵکی و بانگکردنیان پێی. ئەگێڕنەوە سەرۆکی ئەمریکی کۆچکردوو، فرانکلین ڕۆزفێڵت یەکێک بووە لەو کەسانەی کە زۆر بە باشی ئارەزوومەند بووە لەسەر یادکردنەوەی ئەو ناوانەی مامەڵەی لەگەڵیاندا هەبووە ئەوانەش وەک کرێکارێکی سادە و ساکاریش بووبن و ئەمە هۆکارێک بووە لە چوارچێوەی ئەو هۆکارانەیدا بۆ ڕێزگرتن و شانازی پێوەکردنی هەریەکێک لەوانەی مامەڵەیان لەگەڵ ئەم سەرۆکەدا کردووە لە نزیکەوە خەڵکی بە سروشتی خۆیان شانازی دەکەن بە ناوەکانیانەوە و دڵخۆشە بن بە بیستنیان و دووبارەکردنەوەیان چونکە ناو هەرچەندە بە تەنها وشەیەکە بەڵام ئەم وشەیە گران بەهایە چونکە خاوەنەکەی هەست بە تایبەتمەندێتیەکەیەکە و گرنگێتی پێدا وا لە هەمان کاتیشدا پێویستە خۆپارێزی بکەین لەوەی کەسێک بە ناوێکی هەڵەوە بانگ لێ بکەین یان نادروست بێت لە دەربڕیندا چونکە تۆ بەم کارەت وا هەستت پێ دەکرێ کە گرنگیت پێ نەدابێ هەمیشە ئامادەباشیت تێدابێ لەسەر ئەوەی پێش دەستی پێشەوەی کە دەست بکەی بە وتووێژ لەگەڵ کەسێکدا لە وتنی نازناوێکی گونجاو بۆ نموونە کە پێی دەڵێی مامۆستا یان دکتۆر یان ست یان هەر شتێکی تر، لەو کاتانەدا گفتوگۆ بۆ کەسانێک دەکەی کە بە تەواوی و زۆر بەباشی نایان ناسی بۆ نمونە لەبەر ئەوە دەبێ ناوەکانی خۆیان بەباشی لە یادت بێت یان لیان بپرسی بۆ ئەوەی هەست بە گرنگێتی خۆیان و خۆشەویستی بەرامبەر بە تۆ بکەن. هەمیشە بەخشش و خەڵاتەکانت بەرهەمدارتر بکە بۆ هاندانی خزمەتگوزارەکانت لەسەر کارکردنیان لە پێناوتدا، لە کاتێکدا بەخششێک لەسەر شتێک دەبەخشی ئەوەت لە بیر نەچێ دانپێدانانت بە شکۆمەندێتی ئەوانەی پشتگیریان لێکردوویت و هاوکاریان کردوویت بەردەوامە لە کاتێکدا سەرۆکی کارگەیەک بەخششێک دەبەخشێتە دەبەخشێتەوە بە کرێکارەکانی لەسەر زیادکردنی بەرهەمهێنانیان هیچ لێدوانێک نادا لەباری تێکۆشانی کرێکارەکانەوە وەک ئەوەی ئەو بە تەنها دەستی بەسەردا گرتبێ و بەرهەمهێنانەکەی زیاتر کردبێ چونکە ئەمە وا نیشانی ئەوانی تری ئەدا وەکو ئەوەی کە پێیان بڵێ ئێوە هیچ گرنگیەکتان نیە لەم بارودۆخەدا هیچ کارگەیەک بەدی کاریگەریەک بەدی ناکرێ لەو کرێکارانەدا کەوا ئەو پەڕی هەوڵ و ماندوبونی خۆیان خستویەتە کار بۆ سەرکەوتنی کارگەکەیان و وەدەستهێنانێکی تر لەسەر بەخششەکانی تر ئامۆژگاری ئەوەیە هەمیشە ئەو بەخشانە بەرهەمدار بێ لە هەستی کارگوزارەکان یان هاوڕێکانت یان هاوسەرەکەتدا لەسەر بەردەوامبوونی کارکردنت لە بەرژەوەندیدا، ئەمەش لە چوارچێوەی گەرم و گوڕترکردنیان بۆ هەوڵ و تێکۆشانەکانیان و ئەم گەرم و گوڕکردنانەش پێیان دەڵێت هەروەها ئێوەش گرنگن و بونیادنانیش لەسەر ئەم پێشبینیەی ئەوەی لێدەکرێ کەوا کاربکەن لە بەرژەوەندیەکانی تۆدا بۆ ئەوەی بەربەستێک دابنێن لە نێوان خۆت و تاکەکانی تردا بە گرنگی پێدانیان. عومەر عەبدولی شاعیر سەبارەت بە هەستی دەربڕینی خۆشەویستی بەرامبەر بە خەڵکی دەڵێ، دوور نیە ڕۆژێ بچمە سەربانی ماڵەکەمان و بەدەنگێکی بەرز بە هەموو خەڵکی بڵێم هەمووتانم خۆش ئەوێ وەک مرۆڤ. هەمووتان کەس و ناسیاو و هاونیشتیمانی و خۆشەویستن لام. هەموومان ئەتوانین یەکتریمان خۆشبوێ وەک خۆشەویستی کۆتر و پاساری و ئەتوانین ئارامی ببەخشینەوە. هەموومان ئەتوانین هاوڕێ بین وەک چەم و ئاو و وەک گەڵاو دار. ئەتوانین وەک مانگ بیربکەینەوە وەک خۆر قسە بکەین. ئەتوانین وەک کۆتر گۆرانی بڵێین و گمەمان بێ کێ ناتوانێ بەیانیان هەردوو گیرفانی پڕکا لە خۆشەویستی و بیبەخشێتەوە کێ ناتوانێ زمانی بکا بە گوڵ و بچێتەوە ناو ئینجانی ڕۆحی ئەوانی تر بۆنی یەک ڕۆژە ڕێ بڕوا بەنیازم هاوار بکەم خەڵکینە ئاسمان سەقفی ماڵی هەموومانە و زەویش فەرش و ڕاخەر، لە هەر لایەکەوە باران ببارێ هەموومان تەڕ ئەکا، لە هەر جێیەکەوە فەرشەکەمان بدڕێ ماڵی گشتمان کون کون ئەبێ. پێم خۆشە هاوار بکەم و بڵێم خودا ڕێزی لە ئێمە ناوە، ئێمە بۆ ڕێز لەیەک نەگرین، بۆ نەتوانین لە زمانی یەکتر حاڵی بین، بۆ بە یەکجاری بەرگی شەڕ و خۆپەرستی و قین و ناهەقی فڕێ نەدەین و بە پۆشاکی سۆز و ئەوین و لێبوردن خۆمان پۆشتە نەکەینەوە؟ ژیان ئەگەر بەم شێوەیە نەبێ ئێمە شایستە نین. دووبارە سڵاوتان لێبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. سێ شت لە ژیانی مرۆڤدا گرنگە، یەکەم خۆشەویستی، دووەم خۆشەویستی و سێیەمیش هەر خۆشەویستی. بەخشین هەماهەنگی دروست دەکا. بەرامبەرەکەتان خۆش بوێت و بیبەخشن دیسانەوە خۆشتان بوێت و بیبەخشن سەرەتا دابینکردنی ئاسایش و ئارامی ئەوی تر لەبەرچاو بگرن بەم چەشنە هەموو دنیا بۆ دانیشتوانی دەبێ بە ژینگەیەکی زۆر باش و گونجاو. ئەبراهام مازلۆی فەیلەسوف ئەڵێ ئەگەر تەنیا ئامێرێک کە هەتانە چەکوش بێ زۆر حەز دەکەن لەگەڵ هەموو شت بە شێوەیەک ڕەفتار بکەن کە گوایە هەر هەموویان بزمارن. کەسانێک کە شەڕەنگێزن بەدەست هەستی خۆبەکەمزانینەوە دەناڵێنن، کەسانێک کە زۆر خۆش میزاجن خەمەکانی خۆیان دەشارنەوە، کەسانێک کە خۆیان بە عەقڵی کول دەزانن جەهلی خۆیان دەشارنەوە، کەسانێک کە لە خۆبایین هەست بە نائارامییەکی زۆرەکەن، کەسانێک کە زۆر توڕەن بە دەست کەمیی متمانە بە خۆ بوونەوە دەناڵێنن، چونکە چاوەکانی تۆ کراوەیە وا دەزانیت کە دەبینی. هەمیشە ئەوەت لە بیر بێ، بەداخەوە کە لە شەوە باراناویەکاندا ناتوانی پەلکە زێڕینە ببینی، یەک بەڵێ یان نەخێر وتن دەتوانێ بۆ هەمیشە ژیانت بگۆڕێ. کاتێک کە قسە ناکەی، جوڵەکانی جەستە، ئاماژەکانی دەموچاو و ئەو وزەی کە لە خۆت پەخشی دەکەی لە پەسا خەریکی پەیام ناردنە بۆ دەوروبەرەکەت چونکە لە سەدا هەشتا و شەشی پەیوەندیەکانی ئێمە بە بێ قسە و تەنها لە سەدا چواردەی لەوەی بە زمان دەیڵێین کاریگەری لەسەر بەرامبەرەکەمان جێدەهێڵێت. باش بیربکەرەوە، ئێمە تەواوی بەشێکین لەو شتەی کە دەیبینین و پێی ئاسوودە ئەبین یان دڵگران دەبین. کاتێک لەگەڵ کەموکورتییەکانی خۆدا شتەوایی دەکەیت و قبوڵیان دەکەیت و سەرکوتیان ناکەی، ئەوجا کامڵ دەبی. ئەو کەسەی دەیەوێ پەی بە قووڵی مەسەلەکان ببا، بە توانەوەی بەفرەکان خۆی لەوە تێدەگا. هەرچییەک دێتە ئەرا بە نرخە چونکە لە ناو دەچێ. ئەگەر بزانم بە چ کارێکەوە مەشغوولی، دەزانم چارەنووسی تۆ چییە. ژیان فێرمان دەکا کە کەمتر سەختگیر بین بەرامبەر بە خۆمان و ئەوانی تر. لە یادت بێ، نەدیتراوی لە هەر کەسێک ناوەشێتەوە. ئێمە لە جیهاندا نین، بەڵکو جیهان لە دەروونی ئێمەدایە. ئەوەشت لە یاد بێ، هەرچییەک دڵی هەژاند تۆ بەشێکیت لەو. هەر شتێک کە ناتوانی ببیت بە ئەو، دەبێتە لەمپەر لە بەردەم بوونی تۆدا، دەبێ فێربی بە هەموو بوونێکتەوە ڕێگا بە هەبوون بدەی. ئەگەر هەستی هەڵچوون و تووڕەبوونت هەیە، دەبێ پەی بە چەمکی ئارامی و لێبوردن ببەریت. مردنی هەندێک و مەلەکردنی ماسی، تەمەنێک درێژە دەکێشێت. ئەڵێن لە ساڵی 1970 گۆڤاری گایت پۆست راپۆرتی لەسەر پیاوێک نووسی کە بە بەبەستی شاخەوانی چوو بووە کوێستان لەپڕ بەفر و کڕێوە گیرۆدەی کرد و لە ئەنجامدا ڕێگەی لێ ون بوو. لەبەرئەوەی جلی گونجاوی بۆ ئەم هەلومەرجە پێ نەبووە، دەیزانی کە خێرا دەبێ پەناگەیەک پەیدا بکا، بە پێچەوانەوە دەیبەست و دەمرد. سەرەڕای هەوڵەکانی، دەستوپێیەکانی لەبەر سەرما تەزی بوو، دەیزانی زۆری کات نەماوە. هەر لەم شەوەدا، لەم ڕەوشەدا قاچی بەریکێک ئەکەوێ کە ئەیبەستوویەتی و لە سەرە مەرگدا بووە. ئەو دەبوایە بڕیاری خۆی بدا. دەستکێشە تەڕەکانی دەرهێنا و لە تەنیشت ئەو پیاوە چۆکی دادا و دەست و پێکانی بۆ مەساج کرد. کابرای ڕەقەڵات و خوێنی جووڵاو هەستایەوە سەر پێ. دوو بە دوو گەڕان بە دوای یارمەتیدا. دواتر ئەو پیاوە وتی کە ئەو بە یارمەتیدانی ئەو کەسە لە ڕاستیدا یارمەتی خۆیی داوە. بە هۆی مەساجکردن بۆ ئەو دەستە تزیوەکانی خۆی کەوتنە جووڵە. ئەو دەستانەی کە خەریکی خزمەتن پیرۆزترن لەو لێوانەی کە خەریکی نزا کردنن یارمەتی دانی خەڵکی یارمەتی دانە بە خۆمان. بەڕێزان ئەڵقەی بۆی بەرنامەی نووژین بە پایان گەیشت سوپاس بۆ هاوڕێتیتان سوپاس بۆ کاگێمە لە ژووری کۆنترۆڵ تا بەرنامەی سبەینێ خواتان لەگەڵ